پۆرفیری پیتۆڤچ وەک لە پرسیارەکەی ڕاستکۆلینکۆف خۆشحاڵ بوو بێ دوای ئەو هەموو بێدەنگی هاواری کردووتی جەنابی ڕازومیخین ئەهای ئاخرە بوو ئەویش کەلا بخرێ چونکە دوو کەس باشە بەڵام جێی سێم نابێتەوە ڕازومیخینی بەڕێز بە دەرد ناخوا، بە مەسەلەکەیش نامۆیە. کە هاتە لام وا ڕەنگی هەڵبزڕکابوو، ئەی ئەو خوای لەگەڵ؟ بۆ ئەویش بکەوێتە ناو ناوانەوە. بەڵام لە بارەی نیکۆلاوە ئایا حەزەکەی بزانی چ جۆرە کەسێکە؟ واتە بەو جۆرەی کە من تێیگەیشتووم؟ پێش هەر شتێک ئەو مناڵە و هێشتا باڵغ نەبووە. ترسنۆک نییە، نا، بەڵکو لە هونەرمەند دەچێ. ڕاست دەڵێم. پێکەنینت پێ نێت سادەیە بەرامبەر بە هەموو شتێک هەستیارە دڵی نازکە و خەیاڵاویە گۆرانی ئەڵێ سەمای شەکە ئەڵێن حکایەت خوانەکە لە هەموو لایەکەوە دێن و لە دەوری کۆبنەوە ئەرواتە قوتابخانە هەر لە هیچ هێن پێکەنێ خەریکە لە هۆش خۆی بچێت هەندێک جار ئەوەندە ئەخواتەوە دنگ ئەبێ نەک لەبەر خودی خواردنەوە بەڵکو جاری وا هەیە سەرخۆش ئەبێت چونکە خەڵکی تر دەرخواردیەدەن وەک مناڵان ڕێکەوتووە بە سەرخۆشی دزی بکە بەڵام خۆشی پێی نازانێ چونکەڵێت ئەگەر شتێکرد لە سەرزەوی هەڵگرت ئەوە دزی نییە بەڕاز دەزانی کە ئەو لە ڕاستکۆنی کۆفەکانە نەک بۆ مانایی بە تەواوی لەوان بێ بەڵام کوردبینی ئەوانی هەیە لە ناو کەس و کارەکەیدا هەندێکیان وێڵگەرد بوون خۆشی ماوەیەک لەمەو بەر دوو ساڵی تەواو لە گونددا موریدی پیرێک بووە من هەموو ئەمانم لە نیکۆلا و هاوشاریەکانی زارایسکی ئەو زانیوە هێشتامانە هیچ نین تازە بە تازە ئەیویست بەرەو بیابان سەری خۆیاڵ بگرێ زۆریش جەختیە کرد شەوانە ڕوو لەخوا ئەلاڵایەوە کتێبە ئاینیە کۆنەکانی خوێندەوە ناوی لێنابوون کتێبی ڕاستی و بەردەوام بوو لە خوێندنەوە پاشان پترۆزبۆر کاریگەرێکی ترسناکی لە سەریدانا بە تایبەتی ژن و خواردنەوە هەڵبەتە زۆر هەستیارە و زوو کاری لێکرێ بۆیە پیری گوندەکەی لە یاد کرد ئاگادارم کە هونەرمەندێکی شێوەکار بایەخی دایە و هاتوچۆیان لەگەڵ یەکدا پەیدا کرد تا ئەم کارە ساتە ناخۆشە ڕوویدا ترسی لێنیشت و ویستی پەت هەڵبخات و خۆی بخنکێنێ هەڵبێت باشە تۆ ئەڵێ چی لەگەڵ ئەو بۆچونەی خەڵکیدا کە بەرامبەر بە دادگە هەیەتی هەندێک تەنیا وشەی دادگا لەرزی لێ دێنێ کێ لەمە بەرپرسیارە هیوادارم دادگا تازەکان شت لە جێگەی خۆیدا دابنێن خۆزگە خوابکە باشە وا تازە لە زینداندا پیرەکەی هاتۆتەوە بیر و کتێبی پیرۆز ئەخوێنێتەوە ئەزانیت ڕادیۆن ڕۆمانۆڤیچ بۆ هەندێک کەس وشەی ئازار چەشتن چ مانایەکی هەیە نەک بۆ مانایی لە باتی کەسانی دی ئازار بچێژن بەڵکو تەنیا بۆ خۆیان ئازار بچێژن و بتوانن خۆیانی لەبەردا بگرن بە تایبەتی ئەگەر ئەو ئازارە لەلایەن دەوڵەت و دەسەڵاتەوە بێت لە ماوەی مندا زیندانییەکم ناسی گەلێک هێور و بێدەنگ بوو. ساڵێکی تەواو لە زینداندا بوو، هەموو شەوێک لە پاڵ زەپاکەدا ئینجیلی خوێندەوە. کە ئەیخوێندەوە ئاگای لە هیچی تر ناما. ئەزانیت ڕۆژێک چی کرد؟ لە پرێکدا و بێ هیچ هۆیەک بەردێکی پەیدا کرد و گرتیە بەڕێوبەری بەندیخانە بێ ئەوەی بەڕێوبەرەکە هیچ ئازارێکی پێگەیاندبێ چۆنیش بەردەکەی تێگرت وای تێگرت کە نزیکەی مەترێک لەو لاوە کەوتە سەر زەوی و نەیویست بەر بە ڕێوبەرەکەی بکەوێ باشە دیارە و کەسەی کە زیندانی بێت و بێوێت دەست درێژی بکاتە سەر بەڕێوبەری بەندی خانەکە ئەبێت چی بەسەر بێ بەو ڕێگای و کەسە زار چەشتنی بۆ خۆی دابین کرد ئێستا من وازانم کە نیکۆلاش ئەیویست جۆرێک لەو ئازار چەشتە بەدەست بێنێ من ئەمە بە بڕواوە ئەڵێم و بەڵگەم هەیە بەڵام ئەو نازانێت کە منیش ئەیزانم باشە چۆن تۆ باوەڕ ناکەیت کە لە نێو ئەم نەتەوەیەدا خەڵکانێکی زۆر سیر هەبن من دڵنیا دەکەم کە لەو بابەتە زۆرن دیسان و کاریگەری پیرە شێخەکەی بۆ زیندوو بۆتەوە بە تایبەتی کە بیر لە هەڵواسینی خۆیە کاتەوە وەێ ئەو خۆی هەموو شتێکم بۆ باسەکە سرم لێدا بڕواکەیت سوور بێ لەسرم قسانە ڕاوەستە بەم زووانە حاشا لە قسەکانیەکە بەڵێ من چاوەڕێم کە بێت و لە دان پیانانەکانی پەشیمان بێتەوە من ئەم نیکۆلایم بە دڵدا چووە بۆیە بە وردی لێکۆڵی نوێی دەربارەکەم تۆچیت بەخیاڵدا دێت وەڵامی زۆر لۆژیکانێ هەندێک پرسیاری داومەتەوە دیارە زانیاری تەواوی بەدەستێنا و باش خۆی بۆ ئامادە کردووە وەلێ لەبارەی هەندێک پرسیارەوە زمانی تەتەڵی کرد هیچ نازانێت ئاگای لێ نیە و خۆشی نازانێ کە نازانێ نا بەڕێز گیان رادیۆن ڕۆمانۆڤچ ئەو تاوانە کاری نیکۆلا نییە ئەمە کارێکی سیر و تەمومژاویە کاری ئەم قۆناغەیە لە پێشاتەکانی ئەم سەردەمەی ئێمەیە سەردەمێک کە دەرونی مرۆڤایەتی تووشی خرۆشان و پەشۆکاوی هاتووە سەردەمێکە دروشمی خوێن پاکسازی ڕەواجی پەیدا کردووە کارێکە تایبەت بە سەردەمێکەوە کە تەواوی ماناکانی ژیانی بە ئاسانی تیا لێک ئەدرێتەوە ئەو خەیاڵ و ئارەزوانی لە کتێبەکان و وەرگیراون و ئەو دڵی تیۆرە فەلسفەکان دەمارگیریان کردووە هەموو کاریگەریان هەیە لێرەدا بڕیاری سەخت بەڵام زۆر تایبەتی لە ئارادایە بڕیارێک درا و بەڵام دوایی وەک لە سەر چیایەکەوە غلۆر بووبێتەوە یان لەسەر منارێکەو کەتبێتە خوارێ وەک ئەوەی بە پێی خۆی نەچووبێ بۆ کردنی تاوانەکە تەنانەت لە بیری چۆ دەرگاکە لە پشت خۆیەوە پێوە بدا کەچی دوو کەسی کوشت کوشتنەکەی لەسەر تێزێکی خۆی ئەنجامدا کوشتی و کەچی نەیتوانی پارەکە بەرێ ئەوەیش کە بردی لە ژێر بەردێکا شاردەوە ئەدوت ئەو هەموو ئازار و سەختی لە پشت دەرگاکەوە چەشتی کاتێک لە دەرگا ئەدرا و دەنگی زەنگەکە بەرزەبوو هیچی وا نەبووە بۆیە کە پاشان گەڕایەوە بۆ ماڵە بچکۆلەکەی بەدەم تاو و ڕێنەوە دەنگی زەنگەکەی وەبیر خۆی هێنایەوە و حەزی پێ بوو تەزووی سەرماکەی پشتی جارێکی دی هەست پێ بکاتەوە باشە ئەتوانین بڵین ئەمە لە ئەنجامی نەخۆشیەوە بووە بەڵام ئەی ئەوەی کە خەڵکی کوشتووە و خۆشی بە مرۆڤێکی شەریف دانێ چۆن لە خەڵکی بێزارە وەک فریشتە بەڕێدا ڕوهنا بەڕێز ڕادیۆن ڕۆمانۆڤچ ئەو تاوانە نیکۆلای نەیکردووە هەرگیز دوای ئەو قسانی کە زیاتر لە داوای لێبردن و هەڵە و دانپیانانە چوو وشەکانی کۆتایی زۆر چاوەڕوان نەکراو بوو ڕاستکۆلنییکۆف وەک تیرێکی بەرکەوتبێ هەموو گیانی کەوتە لەرزین پاشان بێەوەی بتوانێت خۆی بگرێ بە دەنگی گیراوەتی کە خۆی وا پیشان دا پرسیارەکە کوتوپڕ و سەیرە، پاڵی دایە کورسیەکەوە، بە دەنگێک کە دوت بڕوا بەوە ناکا کە گوێی لێ بووە وتی، یانی چی کێ کوشتوێتی؟ پاشان بە دڵنیایە و بە هێواشی وتی، تۆ کوشتوتن، ڕادێن ڕۆمانۆڤیچ، تۆ خوێن ڕێژەکەیت. ڕاسکۆڵنیکۆف لەسەر قەرەوێڵەکە هەستا. چەند چرکە ساتێک وەستا و بێ ئەوەی هیچ بڵێت دیسان دانیشتەوە دەم و چاوی هەڵبزڕکە پۆرفیری دڵسۆزانە لەسەر خۆتی دیسانە و لێوت وەک جاری پێش و هاتەوە لەرزین دوای کەمێک بێدەنگی وتی رادیۆن ڕۆمانۆڤچ لەوە چێت باش لە قسەکانم نەگەشت بیت بۆیە واسرت سوڕماوە من بە تایبەتی بۆ ئەوە هاتووم کە هەموو شتێکت پێ بڵێم و پەردە لەسەر کارەکە لابدەم پۆرفیری دانیشتبوو چاوەڕێ کرد لە پرێکدا ڕاستکۆنییکۆف بە سوکایەتیەوە لێ ڕوانی وتی پۆرفیری پیتۆڤچ دیسانەوە هاتیتەوە سەر حکایەتی کۆن جارێکی تریش هەمان شێواز و هەمان تاس و هەمان حەمام بەڕاست و تااقەتت ناچێ پۆرفیریوتی ئاه لێگەڕێ من چی لە شێوازی خۆم بکەم ئەگەر شایەتگەلێک ئێستا لێرە دابوونایە باسێکی تر بوو بەڵام وای ئێستا هەردووکمانین و بەجووتە قسەکەین خۆیشت ئەزانێت من نەهات و مەکەروێشک بدەمە بەر و ڕاوت بکەم باوەڕەکەیت یان نا دانی پێدا بنێت یان نا بۆ من یەکسانە من بڕوای تەواوم هەیە ڕاستکۆڵنییکۆف بە تووڕێیەوتی جا ئەگەر وایە بۆ هاتوویت من دیسانەوە پرسیارەکەی پێشوت لێکەمەوە، ئەگەر من بە تاوانبار ئەزانیت بۆ نامگریت و بمخەیتە بەندیخانەوە؟ پۆرفیری وتی باشە، ئەمەیش بۆ خۆی پرسیارەکە، خاڵ بە خاڵ وەڵامت دەدەمەوە، یەکەم، ئاوا یەکسەر گرتنی تۆ لە قازانجی من نییە، ڕاسکۆنیکۆڤ وتی، بۆ لە قازانجت نییە؟ ئەگەر بڕوای تەواوت هەیە، کەواتە هەقتە. پۆرفیری وتی، ئا، بڕوای تەواوی من چ بایەخێکی هەیە، چونکە هەموو ئەمانە لە ڕاستیا بەشێکن لە گریمانەی خۆم، پاشان ئەتەوێت بچیتە زیندانەوە بۆ ئەوەی ڕەحەت و سەحەت لێی دابنیشی؟ خۆیشت ئەمە ئەزانیت، بۆیە وا جەختی لەسەر ئەکەیت. بۆ نموونە ئەتەوێت ڕووبەڕووی ئەو کوڕەت بکەمەوە، تۆ پێی بڵێیت، تۆ سەرخۆشی یان نە چێ بەڕێکەوت منی لەگەڵ تۆدا دیوە من وەک سەرخۆشێک تۆم گرت و لە ڕاستیشدا تۆمەست بوویت باشە من ئەوسا ئەتوانم چی بە تۆ بڵێم بە تایبەتی کە قسەی تۆ زیاتر لە ڕاستیەوە نزیکە تا قسەی ئەو چونکە وتەی ئەو تەنیا ڕاستیەکی سایکۆلۆژیتایە ئەوەیش لەگەڵ ڕواڵەت یا ڕێکەوێ بەڵام تۆ نیشانەکە پێکیت چونکە ئەو بەدڕەگەزە ئارەخۆرە و هەموو کەسێکیش ئەوە زانێ بێجگە لەمە من خۆم ڕاستگۆیانە چەند جارێک دانم پێدانا وتم مەسەلەی دەروونزانی دوو سەری هەیە یەکێکیان گەورەتر و ڕاسترە لەویدی لەگەڵ ئەوەشدا من تاکو ئێستا شایەتێکم بەسەرتەوە نیە وەلێ بەهەرحاڵ من بۆ گرتنت هاتوومەتە ئێرە. پۆرفیری وتی، هەرچەندە کارێکی یاسایی نییە بۆ ئەوەی بەرەوڕوو هەموو شتێکت پێ بڵێم، بە کورتی پوختی ئەمەوێ پێت بڵێم، ئەمەیش هەر یاسایی نییە کە گرتنی تۆ لە قازانجی من نییە، چاکە دووەم، بۆ ئەوە هاتوومەتە لات کە. ڕاسکۆلنیکۆف وتی، فەرموو، فەرموو، دووەم؟ هێشتا ڕاسکۆلنیکۆف هەناسەبڕکێی بوو. پۆرفیری وتی، بۆ ئەوەی کە، وەک پێشتریش پێم وتبوویت، بە ئەرکی خۆم زانی کە داوای لێبوردنت لێ بکەم، نامەوێت، بە دڕندەم بزانی بە تایبەتی کە من پەیوەندێکی دڵسۆزانەم لەگەڵ تۆدا هەیە بڕوا ئەکەیت یان نایکەیت ئارەزووتە هەر لەبەرەوە سێم بە پێشنیازێکی ڕێک و ڕەوانەوە هاتووم کە بێیت و خۆت بەدەستەوە بدەیت ئەم کارە بۆ تۆ گەلێک سوودیە بێ بۆ منیش چاکترە چونکە خەیاڵم ئاسوودە بێ چاکە ئایا پێشنیازێکی ڕاست و دروستە یان نە ڕاستکۆلنیکۆف بۆ چرکە ساتێک داما وتی گوێ بگرە پۆرفیری پیترۆڤیچ، تۆ خۆ دەڵێیت ئەم قسانە تەنیا لە باری دەروونیەوە ئەشێ ڕاست بن. هەر لەو بنەمایەوە قەناعەتت پەیدا کردووە کەچی پەنا ئەبەیتە بەر بەڵگاندنێکی بیرکارانە. باشە ئەی ئەگەر تۆ هەڵە بوویت ئەوسا چۆن؟ پۆرفیری وتی نا ڕادیۆن ڕۆمانۆڤیچ، من هەڵە ناکەم، بەڵگەیەکم بەدەستەوەیە، ماوەیەک لەمەوبەر کەوتە بەردەستم. ئەمەی تۆ ئێڵێت نەک پێکەنین هێن بەڵکو گەوجانیشە باشە گریمان من تاوانبارم کارگیز من ئەمە ناڵێم باشە بۆ بێمەلات و دانی پێدابنێم لە کاتێکدا کە تۆ خۆت ئێستا وتت لە بەدنیخانەدا بۆ خۆم ئەحسێمەوە پۆرفیریوتی ئای باوکە ڕادین ڕۆمانۆڤچ وشەکانم بە تێگەشتنی خۆت لێکمە دەرەوە ڕەنگیشە تەواو ئەو حەسانەوە نەبێت آخر ئەمەیش تێزێکە تێزێکی تایبەت بەخۆم ئەی دەسەڵاتی من چییە؟ تەنانەت دەشێ ئێستا خۆیشم شتم لە تۆ شارد بێتەوە آخر ناکرێت هەرچێک هەیە من بیلێم و تۆیش بە ئارزی خۆت بەکاری بێنیت هەها دووەم چۆن ئەڵێیت دان پێدانان چ سوودێکی هەیە ئایا ئەزانیت دوای خۆ بەدەستەوە دان و دان پیانان چەند لە سزاکەت دێتە خوارێ آخر تۆ لەکەی دادیت لە چ وەختێکدا خۆت بیری لێ بکەرەوە کاتێک دێیت کێکێک تر کوشتنەکەی گرتۆتە ئەستۆی خۆی و کارەکە بە تەواوی شێواوە من سوێندت بە خودا بۆ خۆم بە جۆرێک کارەکەت بۆ ڕێگە خەم کە خۆت بیرت لێ نەکردبێتەوە هەموو بەڵگانەی لەسەر بنەمای دەروونناسی دروست بوون ئەیان ڕوخێنم گشت گومانەکان پوچەکەمەوە بە جۆرێک تاوانەکەت لەوە سەرچاوە بگرێ کە تووشی کێشەیەکی دەرونی هاتوویت بە ویژدانی شەواڵێم کە ئەمە وایە ڕادیۆن ڕۆمانۆڤچ من پیاوێکی شەریفم و بەڵێنم ئەبەمە سەر ڕاستکۆلنییکۆف خەمبار و بێدەنگ سەری داخست ماوەیەک بیری کردەوە وەێ لە دواییدا زەردەخەنێکی کرد زەردەخەنەکەیم جارەی شەرمن و خەمبارانە بوو بە شێوازێک کە نەیەوێت هیچ لە پۆرفێری بشارێتەوەتی پێویست ناکە ئەوە ناهێنێت من پێویستم بە بەخشندەی تۆ نییە ڕاسکۆلنیکۆف وتی، چیم لە بەردەمدایە؟ پۆرفیری وتی، ژیان، بۆ تۆ پێغەمبەریت، چی ئەزانیت؟ بگەڕێ، ئەیدۆزیتەوە، ئەشێت خوا لەوێ چاوەڕێت بێ، بێجگە لەمە، تۆ هەتا هەتایە لە زیندان دانابی. ڕاسکۆلنیکۆف پێکەنی وتی، بەڵێ، سزاکە سووکەکەن. پۆرفیری وتی، چۆن؟ دیارە شەرمی بۆرژوازیانەت ترساندووتی؟ ڕەنگە ترسابیتی و بە خۆت نەزانیبێ، چونکە لاویت؟ بەڵام نابێت بترسی. یان لە ئامادەبوون و دانپیانان ئەترسی. ڕاسکۆڵنیکۆف وەگی تر هەر نەیەوێت قسە بکا بە بێزاری و تەوسەوە لەبەر خۆی وتی، گرنگ نییە. دیسانەوە کەمێک هەستا وەگەوی بوێ بچێتە دەرێ، بەڵام دووبارە بە نائومێدیەوە دانیشتەوە. پۆرفیری وتی، لات گرنگ نییە، تۆ بە گومانیت، وازانی من دڵنەواییەکی فێڵبازانەت لێکەم، وازانیت زۆر ژیاویت، ئەی زۆر لە ژیان تێگەیشتوویت، تێزێکت داهێنا و شەرمت پێ دێ کە سەرنەکەوتیت و ئاسایی کەوتتە سەر ئاو، بەڕاستی زۆر خراپ کەوتتە سەر ئاو، وەلێ بە هەر حاڵ تۆ مرۆڤێکی بەد و لە دەست دەرچوو نیت، بە هیچ جۆرێک تۆ بەد نیت، تۆ پێشتر هیچت ئەزموون نەکردووە، یەک ژەمی گەیاندوتەتە دوا قۆناغ ئەزانیت من تۆ بەچی ئەزانم بە یەکێک لەوانە دەزانم کە ئەگەر بڕوا بەخوا یان بە هەر شتێک بهێنیت دوای ئەوە گەر جگەرشتان دەربکێشن تۆر خۆت ئەگریت و بە زەردەخەنەوە لە خوێن ڕێژەکانت ئەڕوانی باشە کەواتە ئەو بڕایە پەیدا بکە بۆ ئەوی بژیت ماوەیەکی زۆرە تۆ پێویستت بە گۆڕینی هەوا هەیە باشە خەم و ئازار چەشتنیش کارێکی باشە ئازار بچێژە ئەشێت نیکۆلا لەسەر هەق بێ کە ئەوێت ئازار بچێژێ ئەزانم باوەڕ ناکەیت بەڵام زۆر قوڵی مەکەرەوە بێ بیرکردنەوە ڕاست و ڕەوان خۆت بدەرە دەست ژیان و پەشیمان مەبە ژیان ئەتگەێنێتە کەنار و لەسەر پێی خۆت ئەوەستیت کامە کەنار چوزانم بەڵام باوەڕم وایە کە تۆ زۆر ئەژی ئەزانم تۆ قسەکانی من وا وەرەگری کە چەند ڕستەیەکن و لەبەرم کردوون وە لە ئێشێ لایندەدا بیری خۆتیان بخیتەوە کاتێک کە سوودیان لێ ئەبینی هەر لەبەر ئەوەیشە کە ئەیان لێم هەر باشیشە کە پیرێژنەکەت کوشتووە ئەگەر تێزێکی ترت دابهێنایە ڕەنگە کارێکت بکردە کە سە ملیۆن جار لەمە خراپتر بووە ئێستا ئەمە سوپاسی خوایەوێ تۆ چزانیت ڕەنگە خوا بەهۆی ئەنگێزەیەکەوە ئاگاداریت بکە تۆ دڵت گەورەیە بەڵام کەمتر بترسە تۆ لەو کارە گەورەی کە تەوێت بیکەی ئەترسیت مەترسە ئیتر ترس شەرمەزاریە هەرکە هەنگاوت هەڵێنا خۆت ڕابگرە ئیدی لێرەوە مەسەلەکە دادپەروری ویژدانە ویژدان چیت پێڵێ بیکە منەزانم تۆ بێ باوەڕی بەڵام ژیان ڕابەری دەکا لە دوایدا خۆت چێژ لەم بەسەر هاتە بینیت وەلێ لە ئێستادا هێشتا هەوات کەمە هەوا